کاناڵی توتڕک بەشی چوارەمی کتێبی پێکەنینی گەدا چیرۆکی بیهێنە ئەمما ناوی مەبە کۆشکی ئاغایی وەکو کوندەبەبووی گەڕۆڵ بە بەربەڕۆچکی دێی سەرکەلەوە هەڵنیشتبوو لە هێندێ جێ پاسارەی بانەکان کەوتبوونە خوارەوە، لە هێندێ جێشدا چۆڕابوون. دەتگوت دەمی گزیری پیرە، لەبەر کڕوساندنەوەی ئێسقانی پاشخوان و چەقەی زۆری چەند ساڵە لەگەڵ بێچار بێگارچییەکان ددانی تاقوواز کەوتووە و ئەوی ماویشەتەوە خواروخێچ بووە. لە مێژ بوو پلووسکەکان بەر ببوونەوە و چاییان پێ لێنرابوو. شۆڵاوگەی باران کەندڕی خستبووە دیوارەکان و دەمیان لە گوندی سەرکەلدا پچڕیبوو. دەتگوت قەستیانە ئەو چەند ماڵە ڕەعیەتەش کە لە دێدا ماون بە گاو گوێر و شیناوەردەوە قووت بدەن. بەردەکان سەریان لە سواغەکان دەرهێنابوو، ددانیان لە ڕیچەوە بردبوو، لەوە دەچوو نیازیان وابێ خۆیان لە بەندی دیوارەکان ڕزگار بکەن. بەشی دەرەوەی قەڵا، دیوەخان و پێشخانە، تەوێڵە و کادێن هێشتا هەر بە پێوە بوون. دیواریان بە دەورەوە و بانیان بە سەرەوە مابوو. بەڵام نە لە تەوێڵە حیلەی ئەسپ و ماین دەهات و نە کایەن سپیایی کای تێدا دیار بوو. لە بن میچ سیسرە دەیانخوێند و لە خواریشەوە قالۆنچە ڕمبازیان دەکرد. ساڵێک بوو فەرشی دیوەخانەکە فرۆشرابوو، بەڕەکانی پێشخانەی لێ ڕاخرابوون، هەموو شتێک لە ماڵی مەجید خان بەرەو سووک و چرووکی دەڕۆیشت، ئەم بەڕانە نەبێ ڕێز و حورمەتیان پەیدا کردبوو، لە پێشخانەوە هاتبوونە دیوەخان و جێگای قاڵیان گرتبۆوە. تاقە حەسیرێکیش لە مزگەوت پەڕەوازە ببوو هاتبووە قوژبنێکی پێشخانەکە. دەزگای دەرەوەی مەجید بەگ بە سێ شتەوە دەگەڕا، فەرەجی فەراش، هەڵۆی تانجی، ئێسترەبۆس. شەوانە ئێسترەبۆس فەرمانڕەوای شەشدانگی تەوێڵە بوو. سەربەخۆ دەیزەڕاند. هەڵۆ لەسەر کوتە حەسیرەکەی پێشخانە و فەرەجیش لە مزگەوت دەخەوتن. تازە تاو لە ناو ئاوایی کەوتبوو، فەرەج لە مزگەوت هاتە دەرەوە، نۆرەی ماڵی سۆفی ڕەحیم بوو، چوو سەوەتەیەک کا و جامێ ماستی لێ ئەستاندن، کایەکەی کردە بەر ئێسترە بۆز و ماستەکەی بردە ژوورەوە بۆ بەرچایی ئاغا. هاتەوە، لە گوێسوانەی کایەنەکە پێنج شەش لقی دار دەرهێنا و کوورەی دیوەخانەکەی داخست. هەڵۆی لەسەر حەسیرەکە دەرکرد و لە جێگاکەی دانیشت. تاوێکی پێ چوو مەجید بەگ پەیدا بوو. بە کاوەخۆ هەنگاوی هەڵدەهێنا. لەگەڵ هەموو هەنگاوێک کەوشەکانی قاچیان دەقۆستەوە. هەر دوو دەستی نابووە کەلەکەی. ڕەسمی ئاغایەتی بە جێ دەهێنا و لە شنەبای ساردیش شاردبوونیەوە. مەجید بەگ هاتە ژوورەوە. لە پەنا کوورەکە دانیشت. فەرەج وەک دەست بۆ ژیشک بەرێ، سەرینێکی تووکی گەورەی چڵکن کە بەرگەکەی لە دوو سێ جێ دررابوو، لای پەنجەرەکەوە لە جێگای دوێنێ ئێوارەی ئاغا دانرابوو، بە ئەسپایی هەڵیگرت و هێنای لە پشت ئاغایەوە دانا. هێنای لە پشت ئاغایەوە داینا. مەجید بەگ پاڵی دایەوە و کوتی، بچۆ نان بێنە. فەرەج تاوێکی پێ چوو، سینییەکی گەورەی هێنا، دوو نان و پیاڵەیەک ماست و سێ ئیسکان چای لەسەر بوو. لە بەردەم ئاغا داینا و چووە پێشخانە. مەجید بەگ بە دەم وتووێژەوە چەند پارووی نان و ماست خوارد و دوو ئیستکانی چا خواردەوە، چاوی بڕیبووە سینییەکە و کەوتبووە دەریای خەیاڵاتەوە. دەستی شارەزای بەر پشتێنەکەی بوو. لە خۆیەوە قوتووە سیغارەکەی دەرهێنا. سیغارێکی پێچاوە و بە ئاگری کوورەکە دایگیرساند. پزیسکێک ئاگر پەڕییە پشتی دەستی. وریا بۆوە و بانگی کرد، وەرە لایبە! فەرەج هات سینیەکەی لابرد، مەجید بەگ ناو بە ناو مژێکی لە سیغارەکەی دەدا و بە وردی دەیڕوانییە میچی دیوەخانەکە. تۆڕ و ڕایەڵەی جاڵجاڵۆکەی نەدەدی. فکری دوورتر ڕۆیشتبوو. لەبەر خۆیەوە دەیبژارد، یەک، دوو، سێ، تا گەیشتە سی. فەرەج وای دەزانی ماڵە ڕۆیشتوەکان دەژمێرێ لە پێشخانەوە هەڵی دایە، نەخێر ئاغا بیست و پێنج. مەجید بەگ ئەوەندە نوقمی خەیاڵات بوو گوێی لە فەرەج نەبوو، مژێکی دیکەی لە سیغارەکە دا، دووکەڵ نەهاتە دەمی. قونچکە سیغارەکەی فت کرد، دارجگەرەکەی چەقاندە بەر پشتێنی و هاتە دەرەوە. بۆڕە و قۆڕەی گاو گوێر وریای کردەوە. تەماشای کرد ئەوا ماڵێکی دیکەش خەریکی کۆچکردنە. تاوێ لووتی دا ژەند و لە پاشان لە بەر خۆیەوە وتی بە گۆڕی بابیەوە با بڕوا. داری خانووەکەی بەشی مانگێکی کوورەکە ئەکا. مەجید بەگ ڕۆیشتە ماڵەوە. سینییەکە بە سێ ئیسکان و پیاڵەیەکی خاڵییەوە لەوێ دانرابوو. خەیاڵاتەکەی دیوەخان سەری لێ داوە. وتی ئەرێ خانم، تۆ پێم ناڵێی ئەم سینییە بۆچی وایە؟ زارا خانم وتی سینی چییەتی؟ چۆنە؟ مەجید بەگ وتی، کچێ ئەوە دەڵێی چی؟ بڕوانە ئەونە گەورەیە گێرەی لەسەر بگێڕە. لە دیوەخان تەماشام دەکرد. نانەکانیش بە حاڵ لە قوژبنێکە دیار بوون. دیوەخانەکەش دەڵێی وشترخانە، ئەونە بەرز و گەورەیە، سێ ئاڵ و داری تێدایە. زارا خانم وتی جا بۆ ناڵێی ئەویش لەبەر یەک ڕەویوەتەوە؟ مەجی بەگ وتی بەڵێ بەڵێ ئەسڵەن هەموو شتێک لەبەر یەک ڕەویوەتەوە، کەوشەکانیشم ئەوا بە حاڵ بە پێمەوە گیر دەبن. بڕوانە کەواکەی بەرم دەڵێی عەبایە، دووانی وەک منی تیا جێ دەبێتەوە. زارا خانم وتی کورە قسەی چاک بکە ئەبڕوومان دەچێ. مەجید بەگ وتی چۆن بڕوا ناکەی؟ تۆش هەر وای، دەڵێی کیژۆڵەی کراسی دایکو لەبەر کردووە. زارا خانم هەناسەیەکی هەڵکێشا و وتی، ئەو ڕەعیەتە بێوەفا و ناپیاوانە بە جێیان هێشتین، لە دێیەکی چۆڵ و هۆڵدا هەر چاکەشێتیش نابین، سەییدی زەمبیل ئاور لە عەمر و ماڵیان بەردات. میمکە پیرۆز، ژنی لالۆ ڕەحمان کە بۆ خواحافیزی هاتبووە لای خانم، گوتی، ئەی ڕۆ خانم گیان، توخوا بۆ دۆعای شەڕ لە هاوماڵەکان دەکەی، ئەوانیش وەک تۆ ڕۆڵەی شیرینیان هەیە. میمکە پیرۆز زارا خانم وتی میمکە پیرۆز ئەی تخوا ئەوە پیاوەتی لەگەڵ ئێمەی دەکەن ئەوە وەفا و ئەمەکە دێیەکەتان چۆڵ کرد و ئێمەتان بە تاقی تەنیا بەجێهێشت میمکە پیرۆز وتی خانمی گیان بڵێن چی ئەوەی لای خواوە بێ خۆشە ئاخر چی بکەین بەخوا ئەرکتان زۆر قورسە تا پێمان کرا خزمەتمان کردن ئێستاش لە پەڕوپۆ کەوتوین ناشکری نەبێ دێیەکە نەگبەت گرتوویەتی دەڵێین بەشکم خوا لە جێیەکی دیکە دەرویەکی بە خێرمان لێ بکاتەوە و نەگبەت بەرمان بدا خانم لە قسەکانی میمکە پیرۆز خوا نەگبەت دەروی خێر فکرێکی بە دڵدا هات و وتی میمکە پیرۆز بە دڵیەوە مەگرە لەگەڵ تۆم نەبوو ئێوە ڕعیەتێکی باش بوون تا توانیتان لەگەڵمان مانەوە بە خێرچن خێرتان بێتەڕێ میمکە پیرۆز وتی خانم گیان دەم خۆش قەت دوعای شەڕ لە خەڵک مەکەن ئێوە نەڤین زادەن ودمی باش نییە خانم وتی بەخێرچی میمکە پیرۆز بەخێرچی کارتان ڕاست بێ میمکە پیرۆز ڕۆیشت زارا خانم قیژاندی بەسەر مەجید بەگدا دەک عەمرت نەمێنێ سەر سەپۆلەی بێ دەم و پل و دەستە وستانە تۆ کەی پیاوی منیش نەگبەت گرتمی چارەم لە چارەی تۆ نوسرا دیوەخان وەک وشترخان وایە و سینی بۆ گەورەیە و ئاخ ئەقڵ لە مێشکتا نەماوە بە دیار ئەو پیرەژنە ڕەعیەتەوە ئەم قسانە ئەکەی ئەوانە بە خوێنی سەرمان تینوون هەر ئەڕوا و ئەیڵێ ئاخریەکەی بۆمان دەکا بە بەیت و باوێک و ئابڕوومان دەچێ وائەزانی جاری جارانە سینی نانی گەرمە سەرداری شانەوشان دایپۆشێ و شەش حەو قاپ و دەوری لەسەر بێ. دوو نانی وەک باڵە مێشوولە سینی لە کوێ پڕ دەکاتەوە؟ عەقڵ و بەوە ناشکێ لە برسانا و لەبەر خەم و خەفەت وەک چیلکە وشک هەڵاتووین، کراس و کەوامان لێ بۆتە عەبا، دیوەخان، چۆڵ و هۆڵ و ڕووت و قووت، وشترخانە. ئەی چییە؟ تازە بۆم دەبێتەوە ئاغاو لە دیوەخان نان دەخوا چاکە دێیەکە چۆڵە و کەسی تێدا نییە دەنا دەبووینە پەند و مەخسەرە مەجید بەگ وەکو قەلەمونە لوتی بەسەر لچیدا شۆڕ ببووەوە چاوی بڕی بۆ عەرزەکە بە کزیەکەوە وتی بڵێم چی منیش دەزانم دیوەخان و میوەخان وەختی بەسەر چووە، وتم بەرە جەژنانە، جارێ با وابێ، بەڵکو ڕەعیەتەکان ڕۆژی جەژن جەژنانەمان بۆ بێنن، جا لە پاشان بەڕەومەڕەکان کۆ دەکەینەوە. زارا خانم وتی جەژنی چی؟ تازە بەتەمای جەژنانەی؟ ئەوا ئەمڕۆش ماڵێکی دیکەیان ڕۆشت، ماوەتەوە چوار ماڵ، ناگاتە جێژنە، ئەوانیش بار دەکەن، بە تەمای جێژنانە خۆت لە سەرمانا دەکوژی هەڵسە بڕۆ بۆ زەمبیل بەڵکو سەیدی زەمبیل هیمەتێکمان بۆ بکە خوا دەرویەکی خێرمان لێ بکاتەوە و نەگبەت بەرماندا مەجید بەگ سواری ئێسترە بۆز بوو فەرەج کەوتە پێشی و چوونە زەنبیل نەوەک جاران بارگە و بنەی پێبوو نە دیاری و سەوقات کەس خۆی تێنەگەیاند شەو لێفەیەکیان بۆ هێنا لە خانەقا، چووە ناو دووتوێی لێفەکەوە. لە خەویدا لای وابوو جاری جارانە سەردەمی دەست ڕۆیشتنەکەیەتی. خەبەری بووەوە. بە دەم خەوەوە بانگی کرد، کێ لەوێیە؟ فەرەج وتی، بەڵێ ئاغا. ئاغا وتی، شتێکم پێدادە ساردە. فەرەج وتی، هیچ نییە، جلی ئێسترەکە نەبێ. ئاغا وتی، بێدەنگ بە سەگ باب. تاوێکی دیکەی پێ چوو، سەرما زۆری بۆ هێنا، بانگی کرد، فەرەج! شتێکم پێ دادە زۆرم سەرمایە. فەرەج وتی، هەر جلە ئێسترەکە هەیە، هیچی دیکە نییە. مەجید بەگ وتی، وس بە کەرە! چاوی چووە خەو. لە خەویدا زارا خانم لێی بە دەم دا هاتووە، گەزارە دەکێشێ و ئەوی بەسەر زاریدا دێ پێی دەڵێ، داچڵەکا! لەسەر مانا دەلەرزی. وتی فەرەج زۆرم سەرمایە عیلاجم بکە فەرەج وتی ئاغا بەم شەوە کێ چاوی لێیە قەی چیەکا با جلی ئێسترەکەت پیا بدەم مەجید بەگ وتی باشە بیهێنە ئەمما ناوی مەبە